نا ببورە شارلۆ گیان دەبێ بچینەوە ماڵێ شەوت بەخیر تیانا ئەوە کارێک بوو کە بە زۆر شێوێ دیکەش دەکرا دەزانی چی من قەت قەت قەت قەت یانی قەت بۆ قەت ماز ناکەم یە شاوە پێداوەتی ناکێ ئەمە شازادە ئا چاولێکە بەراستی لەمە باشتر و جواتر جل لە نیو ئۆرلاین نیە. من ئەو جلەم ئا دەوێ. نا من پێم وایە ئەدی سمێڵم. من هەر ئەوەم دەوێ تو خودا نورا کەوت پێت هان وایە بتوانی خودا. جلێکی ئاوا دروست کەی؟ من دەتوانم هەر شتێک بۆ باشترین مشتەریەکانم دروست بکەم وەرە با بڕۆین تیانا ئەلان دەبێ باوکت هاتبێتەوە زۆر لەسەر باشە کار بۆ شازادە مامە. ئەوە ئاخرین جلەکە بۆت دەکڕم بەلێ. ئەدی نایەم بە شوێنتدا ئەو توڕە سەگە جوانەش بۆ تۆ. بەلێ بەلێ من هەر ئەوەم سازە بابە. بەڵێ بابزانین سازە چاکی بۆ چی خە پەڕە. بەڵێ. بەقوربانت بم ڕۆڵە گیان ئەگە وایە بێنە با کەسکێکی لێ بخۆم ئاا. ڕاوەستە. ئەلان. چۆنە. زۆر باشە کچی من ئازیزی دڵەکەم ئەوە خۆشترین دۆکڵیەک بوو کە من تالا خواردوومە ژنەکە کچە چکۆلەکەمان دۆکڵی بۆ دروست کردووین. تخوا نەکسی منە و کارەی کردبێ. شتێکی بۆ دروست کردین ئەو شوێ حەومان دەعوەت دەکا. خەڵکینە سڵاو شەوتان باش من دۆکڵیوم دروست کردوە. من دەچم لەو دۆکڵیوەی تیانا دەخۆم. دەزانی باشترین شت لە بارەی ئەم دۆکڵیوە چیە؟ ئەو دۆکڵیوە تەواوی خەڵکی گەڕەکی لە دەوریە کۆ کردۆتەوە و خەڵک گەرم و گوڕ دادەنیشن و بزەیان دێتە سەر لێوی تەواویان شاد و خۆشحاڵ دەبن وە کاتێک تۆ قاوەخانەی خۆمانت کردەوە سەفێکی دوور و درێژ دروست دەکەن کە چەند سەعات ڕاوەدەچن تا تەنیا تامی چێشتە خۆشەکەی کەنت چێشن چێشتەکانمان ئاخە پەڕە جیان چێشتەکانمان ها چاوی لێکە بابە چاو لێکە وچۆ دەچی ڕەشە گیان لە کتێبی چیرۆکی شارلۆتدا بوو ئەوە بوو کە وەختێکی کە ئەستێرەیەک ئەدرەوشێ ئارەزوویەکەی حتمما وەدی دێ باشە تۆ ئارەزووکانت بە ئەستێرە بڵە شیرینە ڕاست دەکا تۆ بەو دڵە سکۆلە و ناسکە دەبێ ئارەزوو بکەی تیانا گیان دەزانی هەر ئەستێرەیەک تەنیا دەتوانێ یەک ئارەزووی تۆ بەدی بێنێ تەنیا هێندێک لە ئارەزووەکانیشت بەدی دێ تۆ دەبێ لە قوڵایی دڵتەوە بۆ بەدیهێنانی ئارەزووەکانت حەول بدەی ئەو جاریش ئی سووتە کە دەڵێن دەتوانی هەر شتێکی کە لە دڵت دابێ بە حەل و تێکۆشان پێی بگەی کەوابوو قەولێک بدە بە خۆت ئەویش ئەوەیە کە قەت قە لە بیرت نەچێ کە کچی کێی و لە کوێوە هاتووی باشە خەپەڕەش. بەیانی دەتبینمەوە کچە باشە تیانە ئەم شۆ شەوێکی زۆر باش نەبوو پوڵکی باشەوە گیر نەکەوت بەڵام من بە تمەنی ئەو پوڵانە کۆ دەکەمەوە و دەیبژێرم دڵنگەران مەبە بابە زۆر زوو بە ئاواتەکانمان دەگەین شەو بەخێر قەرەوە ئەشخە Good night, cows. Good morning, Jim. سڕە شیرینەکەم دەمهەوێ دوو شیفتە کار کەم کیکەکەت نۆشی جان کە بەڕێز. دەزانم دەتهەوێ پارە بۆ ڕێستورانەکەت کۆکەیەوە کچەکە ئا تۆش هەمیشە خەریکی کاری. ئیشەڵا بۆ جارێکی دیکە لەگەڵتان دێم. لە من پێکوتم بوو کە تۆ بۆ خۆت دەڵێی نایەم. ئەوە دیسان خەریکی زۆر لێکوتنی خانم. لە پێشدا بزانە هێلکەکان کوڵی ون. کورە بۆ ئەوەی بگەی بە ئاواتەکانت دەبێ پارەیەکی زۆر کۆکەیەوە. ئەی چێشتەکە بوو بە چی. هە بیگرە. تۆ دەتەوێت لێرە بڕۆی و چێشتخانەیەکی نوێ بکەیەوە ڕەنگە چێشتەکەش زۆر خۆش بێ ئەی بۆی دەڵم دەوە بەندانە ئەندە خۆم چێشتی ئەو بەیانیت باش بەڕێز لۆبان بەیانیت باشتیانە پیرۆز بێلێتان نمایشی وام قەت نەدی بوو ئەوە قاوڵمەیەکی زۆر باش و بەکەڵک هاتووە بۆ من دەزانم جل لێ دەگرم کچە شیرینەکەم مەحتەلی چیت زوو بڕۆ دەرگاکە بکەوە چاو لێ کەدایە ئەوەندە خۆش و دڵگیرە پیاو وە گریان دەخا مەگەنە من دەم هەوێ لەو جگای کە تۆ ڕاوەستاوی هاڵێک بۆ مشتەرێکان دروست دەکەم ئە لە هۆێش ئاشپەزخانەیەک دروست دەکەم چرایەکی کریستاڵی جوانش لەو نیوە ڕاستە هەڵدەواسم زانی چی باوکیشت ڕاست ئەو کارە ئەکات ئەویش وەک تۆ وایە پێ وەک تۆ بیر دەکاتەوە من ئیتمینانم هەیە ئێرە لە نەوعی خۆیدا تاق دەبێت بەڵام زۆر جێی خەجاڵەتییە تۆ زۆر کار دەکەیت. ئەخە چۆن پێی بڵێم تەواوی باوکەکان بۆ گەیشتن بە سەربەرزی منداڵەکانیان زۆر بە سەختی کار دەکەن. تیانا، باوکت مومکینە زۆر نەتوانێت کار بکات بەڵام شتێکی باشتر و چاکتری هەیە ئەویش خۆشەویستییە. ئەوانە هەموو بۆ تۆ بە هی تۆیە ڕەشە گیان. شازادە چارلز ببینەوە و بۆ هەمیشە بە شادی و خۆشی لەگەڵ یەک بژین. دایە، وە دەڵێی ڕاستی کارت جوانە لێی دەزانی چکۆل جیا گەوران ئەوە لە چۆی زۆر بە شوێنە تاگەڕام ڕێ گیان بەدیتنت خۆش ئاڵم دەبێت جلەکانن لەبەر کەین و بڕۆین پێت چۆنە خڕە گیان چاکەڵ دەپەڕم سەری بابن لێم گەرە لە ڕێز بەڕاستی خۆشە لێدە لەو هەوایە ئەک دەموشات ئەو پیاوە چکۆ لەو پێچۆنە کچەکان جوان نییە؟ ئێستاش وەرە با بڕۆین لەرێنز دەورێک هەڵپەڕین. کوڕە بەرن دانان دەبێ لە میوانی بەڕێز لوباب بین ماڵتە. زۆر باشە تەواویتان میوانی منن وەرن با بچین چایەکی لێ بخۆینەوە. بە چی؟ ئەتۆ دەبێ خێرایەکی زوو ژن بێنی و پووڵێکی زۆر بەدەست بێنی یا وەک ئەو کابرای بچۆ ڕیخ بڕێژە. یەع باشە ڕاست کەی وەرە دە پێش دەورێ ئەوە چیە؟ سڵاوتان لێبێ کوڕینە گۆچانەکەم بگرە واستە بزانم من خۆم بەناوی دکتۆر فیسیلیار دەناسێنم ئاوەش کارتەکەمە فاڵگیر و پێشبینی ژیان جادو جەمبەر فاڵگیری و پێشبینی ژیان خەونەکانت بەدی دێنێ منی شەروام وەڵی قەت قەت خۆشیم لەو کارانە ناتوە هەر لە من منداڵیەوە بە بچنی جادوو دەڕشامەوە. لۆرێنس، ئەو کابرایە زۆر نەجیمانە و پیاوانە بەری دەستی منی خێندەوە. ڕۆژنامەکانی ئەم بەیانەت نەخوێندۆتەوە؟ ئەوە تیوە چاودەر پەڕیوە باریکە فێڵەزانە. بە بڕوای من وەرە با لێرە بڕۆین و نەجاتمان بێ لە دەستی. وای. ڕێزم بۆ دانانێی تەپە قوڕ. چەلێیکە ئاوە بێی نێو کارەکەی منەوە بەڕاستی تێکەڵی دەکەم ها. گۆرانی تۆ ئاوایە بەڵام شوێنەکەت شکۆلەیە کچێکت دەوێ کە باوکی دەوڵەمەند بێ باوکت نێرە داخوازی بەشکم بابی ڕازی بێ دەی جا دەبێ بیکەی بەڵام شتێ دەبێ بزانی کە تەق لە هەموو شوێنێک کە تۆ ژیاوی دەبێ ئازاد و ڕەهابی بەڵام بەدەستێنانی ئازادی بەهایەکی زۆری دەوێ بەهایەکی زۆری دەوێت بم بم بم گەڵای سەوزی دە هەزاری زۆرت پێویست پێ دەبێ لە کاتێکی نزیکدا لە داهاتووی تۆ دەڕوانم، هەروەک کە وا پێم گوتی، سەوز سەوز فەقەت پارەی سەوز. بۆ قوڵە پیاوە خڕە نامەوێ وەختی زۆر دابنێم، ئەتۆ تەواوی ژیانت لە زەحمەت و چۆرەوەریدا دەبێ، دایک و خوشکت و براکەت هەر لە زەحمەت و چۆرەوەریدا دەبن، ئەگەر زەماوەندیش بکەی ژنەکەت یەکی خڕ و تسنە، بەڵام لە داهاتووی تۆدا ئاه مەمنون ئەستێرەکەی من دەزانی چی جۆرێکیان چاو لێ دەکردین کە وایان دەزانی چەند منداڵمان لە یەکتری هەیە ئۆه چەندە جوانی بەڕاستی جوانی دەڵێ کچی کافرۆشی لە جلوبەرگی هاوینیدا دەڵێ دوێنێ بوو کە وەک کیژۆڵەیە لەگەڵێکدا دەنیشتین و قسە و چیرۆکی پەریزادەکانمان بۆ یەک دەجێڕایەوە دەگێڕاوە و ئەو شەو پێم وابێ بە تەواوی ئارەزوەکانمان دەگەین دەی باشە هەستە با بڕێن بۆ میوانیەکەمان ئەهایی ئارەزوی خۆشانسی بۆ بکە پرنس نەبین بکەم. خودایە، خودایە، خودایە! بەڵێ، بەڕاستی زۆر پێکەنینییە. دێی دەڵێی چی؟ دەتەوێ ماچیشت کەم؟ ماچکردن خۆشە، نا؟ ببورە بمبورە بمبورە نا نەم دەویست بترسێنم مەیەکە دەی دەوامەکە نانا ڕاوەستە چاو لێکە چاو لێکە کچەکە دەزانی دەستیشی زۆر قورس ئای ماڵ ڕاوەستە با من خۆمت پێ بناسێنم ئەمن شازادە نەبی شازادە بەڵام من هیچ ڕاوستە بزانم ئەگەر تۆ شاهزادەی ئەی ئەوەی لەوێ هەڵدەپەڕێ کێیە وەڵا سەیرە تا ئێستا شازادەی بۆ قم نەدیبوو. بەراستی نازانم ئەلان تەنیا شتێکی کە دەزانم منەو شازادەیەم کە وەستای رەقس و گۆرانیم ئە تم ئە راوەستە راوەستە منەو کدێبم خێندۆتەوە ئەوە کدێبی شازادەی بۆقە شازادەی بۆق؟ ئە ئە بەڵێ بەڵێ دایکم هەموو شەوێک چی؟ کەیفی پێوەیە من زەمانەتی دەکەم کە پێت خۆش دەبێ هەموو ژنێک ماچ کردنی پێ خۆش ئەویش ئی ئی من وەرە ئەوە مۆدە. چاو لێکە دەبێ بمبەخشی. بەڕاستی پێم خۆشە یاریدەت دەم. ئەخە من بێزم لە بۆق هەڵدەستێ. ڕاوەستە بەڵام تۆ لەبەر پەنجەرەکەشەوە لێ بپرسیم. شۆخیم لەگەڵ کردی. ئەو بەڵام تۆ دەبێ ماچم کەی بزانە من ئەوەندە. ئەوەندە خۆشتیپ و جوان دەبم کە پێت خۆش دەبێ ئەسڵەن شووم پێ بکەی دەزانی چی ماڵی ئێمە زۆر دەوڵەمەند و بەنێوبانگن و دەتوانن بە هەموو جوورێک دەستخۆشیت لێ بکەن دەی وەرە دڵم مەشکێنە تەنیا یەک تاقە ماچ ماچیە یەعی تیانا تۆ دەتوانی تۆ دەتوانی تۆ دەتوانی ئەی ماڵی نەوێرانم لەوە ناچە زۆر گۆڕابی بەڵام چوون بۆ ئاوات لێ هات چوون بۆ ئاوا هاتی بۆ ئێرە یا لەسەر خۆ لەسەر ها ڕاوەستە ئێستا لاوە منم تیانا ئای خۆسەکە لەگەڵ من قسەی کرد ئەگە قەرار بێ ئەو شەوە بە بۆڵە بۆڵ مێشکی سرم بخۆی کورە خۆشەویشم لۆ ڕێژ نابێتەوە تە بەس سەیدی ئەی ماڵی نەوێرانم ترساندم بۆ هێشتت هەڵێن ئەی جوانە مەرەک. کورە ئەو بۆقە بەد بەختە خەریک بوو بفلیقێتەوە هەر ئاوا دەکشاوە وەک من ئاوا کەوت ئاخ ئاخ توخوا یەکێک نییە بەمن بڵێ ئاخ ئەو کارانە چییە دەیکەی کوڕە داوەرە ئەو ملوانکە پیسەم هەر ناوێ دابیگرە ها هەی هۆشت بێ کوڕە دەڵێی باگردێنی ئاخەگەوە دەشکا با شتێکت لەبارەی ئەو ملوانکەیەوە پێ بڵێم ئەوە نەهێنیە شتێک کە قەت قەت ناتوانانی ڕەتیکەیەوە هەردووکشمان چاک دەزانین کە زۆر زۆر جادوویەکی بەهێزە جادووی پارە پوڵێکی زۆر پێم وا ڕاست دەکەی کوڕە بە پارە چێ لە ژیان بێزار دەبێ سەری مار و مێروی دەتوانی پێ بکڕی باوکتە براتە کەس و کارتە باشە ئای بۆ منیش چەند تێدام. خۆشەویستی من دەمەوێ تۆ لەگەڵ شازادەیەکی جوان و دەوڵەمەند زەماوەند بکەی دوایەکەشی هەرچی پارەی هەیە لێی دەستێنین و لەنێو یەکدا بەشی دەکەین شەستی بۆ من و چلی بۆ تۆ. ئا بەخوای پێم خۆشە بەڵام ئەی چ بکەین لە شازادە ئەرێ ئەو نەبی. مێشکی تێدایە یا کادێنە دەڵێن لە ڕێگا بە تەسادف مرد تاوەختی ئەو ملوانکەیەمان هەیە زۆر ئاسودەین ئەگەر تۆ جێژ بازاڕی دەرنەیەنی حاڵی بووی. باش. دوو، یانی تۆ دەتەوێت بە من بڵێی کە تەواوی ئەو بەڵایانەی کە بەسەرمان هاتووە بە بۆنەی پیاوێکی جادووگەرەوەیە؟ بە داخەوە کەس باوەڕ ناکا. ئایش چۆنمان قوڕ بەسەر بوو. ئای ئەگە وایە دەبێت زۆر بە سەختی حەول بدەین تاوەکو خۆمان لێ بێتەوە. حەول بدەین؟ ئەرێ باشە بۆ دەبێت شازادەیەک ئەوەندە زۆر حەول بدا؟ خۆ من شازادە نیم بەسەری تۆ من قەرەباشێکم. پێش خزمەت؟ ئای قوڕم بەسەری. من قەتم درۆ نەکردووە ناشیکەم. قەتم نەکوتوە من شازادەم. باشە بۆ پێت نەدەکوتم کە پێش خزمەتی ئەی ئەو تاجە چ بوو لە سەرت دان بوو. ئەسڵەن من بەچکە سواڵکەرێکم فەقیری نەدار تێک شکاوی بە منیش دەڵێی فێڵم لێ کردووی و درۆزنم؟ نا نا نا نا دایک و باوکم دەوڵەمەندن بەڵام ئەوان لێک جدا بوونەتەوە منیان بەجێ هێشتووە ئای ئای لێ گۆ لێ گۆ لێ گۆ ئای تۆ تەلار دەی لێ مەڵە هەڵەیە ئای باشە تووڕە مەبە من ئیدی ئای نامەی نامەیە دەوڵەمەند بم وەڵڵاهی شێت بم ئەگەر دیسان بم هەیە دەوڵەمەند بمەوە ئەویش ئەگەر دەگەڵ شارلۆت زەماوەندم کردبایە دەوڵەمەند دەبووم ئەگەر بۆ تۆ ئێ، هیچ مەسەلەیەک نەبێ خۆ قەت لەگەڵ یەک نەبووین. خۆ ئێمە فریای هیچ نەکەوتین کە دەگەڵ یەک بین ئەی. باشە باشە تۆ برتەوە قەرانمان وابێ ئەگە ببێ مێردی شاڕڵۆت قەولت بە من داوە چێشتخانە کەم لەگەڵ دەکەیەوە. ئۆی ئۆی ئۆی ئۆی زۆر توند مەڕۆ منەو بەڵێنێم بە کچە شازادەیەکی جوان و ژیکەڵە داوە نەک کچێکی وەکو تۆ بە بۆڵە بۆڵ ئای ئەرێ وانە بۆ ون دەدجوڵێنەوە. بە سەرێکی تۆ بێ تەقە جیراین. یاا بە سەری بابم. گەورەترین ڕاوی ئەو شەوم کرد. بە جیهانی ناخێرم من لە پێشدا دیبوومەوە. بۆ گازلێک پشتم گوێ لە چەلەسێ پشتم کۆڵەک زل. بەو خودایە کلکێکن لێدەم جێی خۆت ناگرێوە. بە دوای من کلکم نییە ها. خۆی چل لێ ناتووە باشی ئەلان. من باشم. بیگرە ها لە کوێیە. هی هی داد خودا هەڵمکێشە سەرێ قەوڵت پێ دەدەم ئەگە دەگەڵ. ئایزرم وەقە جوانەکە چاوەکانت هەڵێنە تیمساحەکان ڕۆیشتن ئێمەش دەوێ بگەڕینەوە بۆ ماڵی ئەو تلیسمە باتڵکەین من ئاوارەیەک نیم کە لەگەڵ پێش خزمەتیەک جم بەولاو بەولادا جۆ ڕاگرە گۆرانیەکت بۆ دەڵێم خۆشت بە پیاو دەزانی داستەوەریان لێکمدا دا ڕاوە سەبا کەمێکیشت جیتاری بۆ لێدەم خداوە چ دەکەی مشکی سەرمر بن بریژۆ گۆرانیە دەزانم ئاوا دەست پێ دەکا ئەو لە بەرز برژیای دە لەو هەوایە لێدە بۆ خۆیەتی یاڵە بەشار تەواوی عومرم بە شوێنێکی وەک تۆدا دەگەڕام. لە کوێ بووی دیار نەبووی؟ کجا بووی دیار نەبووی؟ ئەوە چۆن فێر بووی؟ کوڕە من هەشت ساڵ و پێنج ڕۆژ لە خزمەت مامۆستا عوسمانە سووری بۆکاندا بووم، حازرم تەواوی عومرم دەم تا بتوانم وەک ئەی بۆ گۆرگی زەلە ناتوانی؟ لێدەم. ئەوە دەڵێی چی؟ جارێک تاقیم کردەوە وەختا بوو وەک سەگ بمتۆپێ من. کجا بوودی دیار نەبوودی؟ بەڕاستی لە دیتنتان خۆشحاڵم. حاڵ بووین هەر وەختێکیش بۆ لای وڵاتی ئێمە هاتی بەخێر بێیت دەڕۆین دەچین بزانین ئەو تلسمە ناشکێنین. باسی کامە سحر و جادوو دەکەن. بەخێر بێی پێڵاوت لەسەر چاومان دادەین. کوڕە ڕەبی دەستت خۆش بێ. جوان گوێ دەیە مامە ژیان. ئێمە بۆق نین بەڵکو بنیادەمین بنیادەم. چی؟ گوێتان لێ بوو؟ من نبینم ئەو چیژەش نیوی تیا نایە پێش خزمەتە. کوڕە نەچی ماچی کەی ها قوڕت وەسەر دەلێ ها. پێدوابێ هەرکەسێک گەیشتمێ ماچی دەکەم ئەوەش تۆ بووی بۆ بۆقبەزەییم پێت داهات کوتم بەشکم چابێوە بەڵام ئەوە دەچین بۆ لای ئۆدی. ئۆدۆ وەکو ماما ئۆدی. ماما ئۆدی؟ ماما ئۆدی دەزانی چی ئەو مەلەکەی ئۆدیە زۆر گەورەیە قسەکانی کە لە زاری دێتە دەرێ زۆر بە جێیە. دەتوانین بچینەوە ئەوێ؟ هۆهۆهۆهۆ دەبێ لە لێو چرپی و دارستانی پڕ پڕ لە دڕوی تیژدا بگوزەری خاتر جەم. مل دەتوانێت بە یەک جادوو چاکتان کاتەوە وەک هەوڵتان لێ دەکا. چاکم بە شێت زانیت. جا تۆ ڕاستە بزانە من چی دەکەم ئەوەی خراپە ئێمە ناتوانین یاری دەین کە بە ئارەزوەکانت بگەی ئەگەر بڕێک چکۆلەتر بواە و ئەو ددانە زۆر زەلامانەشت نەبووبایە دەتوانی لە نێو گەلێک خەڵکدا زڕنان لێدابایە پێوە کە هیچ کەسش لێت ترسابایە بەڵام ئەلان ناتوانین بە چاوە نەبی. چاو لە کەناڵ ڕەیان فکرێکی زۆر گەورەم لە مێشکم دایە چۆنە بە ماما ئۆدیب بڵێم منیش کامە بنیادم. سەد سڵاو لە خۆت هەزاران لە دایکت. هەستە مام ڕەیسێ مەسێ بۆ لای خوشکی خان مەسێ. شازادە جیان من زۆر زۆر شەرمەزارم سەبارەت بۆ کارە نازانەی دوێنێ شەوێ کە ئەو بۆقانە لە میوانەکەی ئێمەدا کردیان باشە قەیناکە چونکە جارێکی کە ئەگە میوانێکی وا بدەی دەبێ بەشێک لە میوانەکە تەرخاندەی بە کاروبارێک کە لە پڕدادێنە پێش وە نییە ئەی ئەی جۆچکەکەت؟ ئای ئەوە چ بوو؟ ئەوە هیچ نییە کچە جوانەکە دەزانی چییە؟ کڵاو سوورجیان من نات. لە قاوەخانەیەک دانیشم. دە باشە لویس ماڵم نەشێ بووی بە باعیسی ئەوەی کە منیش برسیم بێ ها. لاق لەسەر لاق دانێم شۆربا و باینجان یا کوفتەیەکی زرزە مشکی بۆ بخۆم. ئەوە تۆ خەریکی چی؟ سست شاو هەموو گۆشتەت نەدیوە شا دەڵێی گۆشتی برژاون ئەی ئەو ئۆ. وچە ئەوە چێ نەخێر نەخێر ئەسڵان ڕێگای نییە من بۆ قمەت کرد و ئاوام لێ هاتووە هیدی بەسە نام هەوێ لە ڕۆژێکدا دوو بەربەختیم بەسەر بێ ناوێ نا ئەو ئەو من بکوڵ باشە ڕاوەستە. هاوڕێیان من شتێکم ڕاو کردووە ها ئەوە چی بوو حەیە حەیە حەیە ڕاوەسن ئەلان چاکو دەکەمەوە شێوات پێوا بە خنک باشتر بوو مەگەنە دەزانن چییە ئەلان شتێکمان دەوێت دەزانم پێشتان خۆش دەبێ تەواوی خۆتاشوە بوو بۆ کردی دەنا باشترە من لە پێشدا خۆم بناسم ناوم ڕیمۆندە بەڵام ئامۆژن و پورەکانم هەر ڕێ بانگم دەکەن ڕێ بمبورە بەڵام شێوەی قسەکردنەکە جوورێک نییە هەی هۆ هەی هۆ بۆ من زۆر فەرق ناکە کوڕە من هێندە لەو لاولا بووم هێندە ئاوارە بووم بەڵام ئێوە دەبێت تازە هات پێێنەیەرە ها ئێمە لە جێگایەکەوە هاتوین کە لێرە زۆر زۆر دوورە بۆ ئەو سەرخرا لێمانگەڕە بابە یعنی توێ لەو چۆگەیەوە بەرەوە هاتووی نانانانانا من ئەگەر باسی ئەو پیرەژنە لاپانەم بۆ دەکەن بەدەست خۆم نیە تەواوی جیانم دێشێ. کورە دە کار و بەو ڕەزاگرانە نەبێ نا ئەوە نی تایفۆ و تۆرەمەی من حەموو لێرەن ڕێگا و نیشان دەدەن. تیاح چەن خۆشە دڵەی تالارە. ئە ئەوەیان برا زامە جا تەبیعە لوەتێکە کوڕە خۆ لە شایی جیرانیش سەر چۆپی بەر نادا. دایدە لەو هەوایە مامە گیان. بەرەو شوێنی دیاری کراو با بڕۆین یاڵڵا یاڵڵا با بڕۆین. بەدوای مندا وەرن، فەقەت بەدوای ڕووناکەیەکەدا لێو تێک نەچێ، وەرن بەدوامدا، وەرن جڕ و جانەوەران، وەرن لە دەورم خڕ بنەوە، کوڕە جامامی خۆتان پیس و بۆ دەڵیە. هاوڕێیان من دەزانم کە زۆر لەبارەی قەرزەوە قسەمان کردووە بەڵام لەوە دەچێت کە بۆقێکی وردیلانە کە ڕێگای لێگوم بووە بەری کارەکەمانی گرتووە ئەو ڕۆهاتوم بۆلاتان تا بە یارمەتی ئێوە ئەو بۆقە بگرم و سووری کەینەوە ئاهاهاهاهاها حاڵی بووم باشە ئەلان چی بکەین لەو بۆقانە بە مەحزی ئەوەی کە لە دەست لۆبای خرپن خڵاسیم بێ دەبمە خاوەنی تەواوی ئەو شارە هاهاها تەواوی نیۆ ئۆرلان لە قەبزەی خۆم دەگرم و هەمووی لە مشتم دا دەبێ و ئێوەش تەواوی داهاتووی نیۆ ئۆرلانتان دەگرنە دەستان جسم و ڕوحی ئەوەی گیان لەبەرە و تەواوی ئەو شتانەی کە پێتان خۆشە هی ئێوە دەبێ پێتان خۆشە؟ وانیە کە ئیجا نیازم بە یارمەتیتانە زۆر باشە سێبەرەکان ئەلا وەرم بابچین ئەو بۆقە بگرین بەیەکەوە کاری نابەجێ مەکەن من ئەوانم زیندوو دەوێ. هۆشت بێ کاری نابەجێ مەکەن. دەستان خۆش بێ ئەوەی دیکەی بۆ خۆمان دەڕۆ فریشتە کچەکەتە؟ نا نا کچی من؟ هەی هۆ هەی هۆ کچی من دەڵێی لەرزانەیە بە عەسمان. مانەوە ماڵێکەتە. وا دەڵێن. ئەوە کوڕ ئەوە بەنێوبانگترین ئاوربازە کە تا ئەلئان دیوتە حایە حایە حایە. دەزانی چیە کوڕە من هەر شەو بەیادی ئەوە دەخەوم پێم وابێ هەندێکیش خەجاڵەتیە بەڵام زۆر نا. بەڵام لێم ڕوونە لە نێو دڵی منە ڕۆژێک بەیەکەوە دەژین ئاوا بەڕاستی جوانە بەڵێ بەڕاستی جوانە بەڵام زۆر زوو زەماوەند ناکەن دۆستی من. بکەن. ئاااا ئەوە بوا دەکەی مەگە چم کتووە. ئاااا چاو لێکە کەوتمە داوەوە ئەو چرایە بێنە پێشیە بێنە پێشیە ئەگەر نەمام و مردم بزانن لە نێو قەبرەکەشدا هەر کوردم. ئەرێ و هات و هاوار و هەرا هەرا لە چێ خەپە گیان. کورە خۆ ئێستا دەستم بۆ نەهێناوی داوە شاو. ئەی هاوار ئەی هاوار ئێستا دانم لا هاتم و مردم. شاو دانە بەولا بەولادا دەفڕن. ئەلان کەیفم لێ ڕانی بۆ بکەم بە سۆسەوە. کوا کوا کوا لە چۆن ڕانی بۆ ئەم چەندە بێ خۆشە بێ ئاخۆم. دەتوانی بێدەنگی یان نا. بە لۆچی ئەو ژیانەم بێ. نا نا کوڕینە ڕاوەستن چاو لێکەن من دەڵێم دوو بە دوو با وە شوێنیان کەوین. منیش بیر و ڕام وایە وە شوێنیان دەکەوین شۆربایەکی بۆقی لێ لێ دەنێین ههههه. لامە سەر قەسابیە. دەزانی چیە دادە قەرەوار ئاخرەکەی زانیم بۆچی وادەکەی چۆنت زانی تۆ نازانی چۆنی خۆش بگوزەرێنی ڕەنگە نەفرێک بتانی لەگەڵت خۆش بگوزەرێنی سپاس بۆ تۆ بەڵام وابزانم ئەوە گرفتی تۆشە من قسەم لەسەر نییە زۆر خۆشتی نا تۆ فقەت بۆ قەکی تەمبەڵی لە خۆڕازی کە بەکاری حیز نایی شوخی دەکەی چیت کوت هیچ بجری چاو لێکە بەڕێز جیان بەو دارە دەتوانم دوو کار بکەم یەکیان ئەوەی دەتوانم لێت دەم و قیافەت بگۆڕم یانەوەی کە تۆ دمت گرێ دەی و منی ژەو دارە حەوادەم وڵی پێمە ڕێی دووەم باشترە سامن سین گرتووە ساوە بەر و سنگەی گوێم لە تەقەی تفەنگێک بوو ئەی بابەڕۆ گوللەم خوارد ئەی بابەڕۆ جوانەمەرگ بووم ئەی بابەڕۆ. من ڕاوسێکی بەنێوبانگم ڕاوسێکی سەگدار. نانا دەبێ کارێ بکەم. خۆت ڕاگەرە بۆ شەڕەکە پیاوی. ئەو لوتم. پێم وابێ ئەو ددانەی خۆشم دەویست و نانم پێ دەخوارد. ئەرێ تۆ جۆن لەو زرمکتە نەبوو پێم وابێ لێم بەر بوو ئەرێ ئەرێ زۆم لێ بوو پێما خۆت پیش کردووە بە خۆ سۆر نەکرد بوو ئاخری دەتانەوێت سی بکەین ئەوە یەک ئەوە دوو ئەوەش بگرە ئەوەش بەخدا کرد. کوڕە لاچۆ لاڵە پەتە من لەو بۆقە دەدەم وای دەیکەم بە کوفتە. لاچۆ با بیکەم بە بێژنگ. نا نا نا نا ئەتیۆس دەکەی ئای کوڕە. جا شوێر پێی دەڵێی کارگاڵ تۆقیوە. چۆن بوو گوڵە ئوپ. لاچۆ بانم کردەوە ها لەیدا. ئای با بڕۆ ئای با بێرە با خدا دەتان خۆشە. ئای دا. ئای دا. وای با. باشە لۆ بۆ لە ئەسڵ چێ لێ دەدەم کوڕە ڕەبی دەستت خۆش بێ دا تۆ خودداوانەشم بۆ دەرێ لە زۆر دێشیە ئێمە قسەشمان کرد بەڕاستی کەیفمان کرد نا بابە بەڕاستی ئازای یت حاڵی نابم بم بەخشە چیت کو باشە باشە وانی. ئەی بابە ڕەت چەند دێشی هەتی ئەوەش. ئەمن بڵام چی خەونی گیری کردوە دە ڕاوەش گیرا. ئاااا خەریکە دەمکوژی. جا وەرە ئەوڕۆ کانە چاکە بکە. بۆیە دەڵە چاکە نەکەی. کورە بام ئەوە کاری من نیە بچۆ لەی مامە ئۆدی وەڵا هەر ئەو دوکتری تۆیە هەر ئەوی دەوێ بۆت چاک ئەکا. تۆ دەزانی من چۆن چاک دەبم ئای بابەڕۆ وەی بابەڕۆ وەڵاهی خەریکە شێت دەبم ئەی بابەڕۆ خۆم داوەتە دەست شێ ئەی بابەڕۆ ئەی بابەڕۆ وەی دایە. کەمێک لەوە بخۆی باشتر دەبی. دەی تۆ قەتت بێ ئای. ڕەنگە دەستاویشت خۆش بێ ئێ زەحمەت لەتێکم بۆ بێنە دەگەڵ هێندێک ساڵات دوایش ئەگە نەبێتە زەحمەت چایەکشم بۆ بێنە. نانانانانا چۆخای گەڕەک ئەلحان دەچی هێندێ کارگم بۆ کۆ دەکەیەوە. من دەبێ بچم چ بکەم؟ کارگ کۆکەوە زوو کە بڕۆ. ئاه چەندە ناخۆشە. حاڵەی بۆی چەم کورد. باشە باشە ئەلان. وەخێی ئەوەی یەک ڕاوەستە با بێم چاو لێکە چۆخە ئەهوو فێر بووی دەزانی چیە لەوە پێش من قەدە و کارانم نەکردبوو بەڕاستە وەختی چینەوە قەسرەکە قەرەواشەکان هەموو کارەکانت بۆ دەکەن جل و بەرگەکەت بۆ دەشۆن چێشتیشت بۆ لێ دەنێن هەر تۆ ئەوەندە دەتوانیت دانەکانی ئۆخەی بەبە گیانەوە قسەت کرد من نەراواتی ئەو ڕۆژانەی دەخۆم کە بەڕاستی ژیانێکی خۆشم بوو دایک و باوکم نیان دەهێش دەست لە ڕەش و سپیدەم تا ئەو جێی کە لە بیرم دێ نەم دەزانی چۆن کارەکان لە چۆوە بەڕێوەش داهاتن دەزانی ئەو کارگەی تۆ وردت کردو چێشتێکی خۆشی لێ دەردێ. ئەوە بەراستە؟ دەی باشە. تەمرین کە شایەت دامەزراندی. دەی باشە؟ نا. ئاووه ماڵن نەشێوێ دڵم زۆر خۆش بوو پیاو بە شێت دەزانی تۆش. دم سڵاو تی چییە لێم گەڕێ بابا لاپانی چێ دەخوا بۆی تێکەم ئەگە هەیە کەمێکی کەشم بۆ تێکە بەڕاستی دەستاوت خۆشە بۆ قەشی باشە نوێشی گیانت بێ تەمەشا سیرکەن ئەو هەموو فریشتەیە بە ئاسمانەوە دەدرەوشێن ئەگ بە زیاد بن فریشتە دەوێ من دەمەوێ ئەو کچە جوانە ببینم کێ لە کوێیە نیشانم دەن. چۆن نایبینی هەهە نێ زیاتر لە تەواوی ئەو ئەستێرانە دەدرەوشێتەوە چەن ڕووناکە. دەزانی چەندەمان پێ خۆشە ببینەوە بنیادەم. ماما ئۆدی. جوو جوو بەچی پێت نەکوتم تۆش دەمبەمە. حاڵێ بۆ چیتان دەوێ؟ بەڵێ حاڵی بووم مامە ئۆدی من پێویستم بەوەیە کە لەسەر کاغەزێک بنووسم کە چیم دەوێ دوایەش زۆر زەحمەت بکێشم تا بۆ کوونێ چێشتخانەکەم بکەمەوە. قەیناکە کوڕی نا حاڵی نەبوو ئەو جارەش حەول دەدەین کەس نایهەوێ بخوێنێ ڕێ ئەوە خەریکی چی؟ باشە ئەگەر هەردووکیان ئەیانهەوێ ببنەوە بنیادەم تەنیا یەک ڕێگا ماوە گەمبەو گەم. نیوەشەو گوایە وەختمان تەواو بوو وەرە با بڕۆینەوە ئەی من چی ماما منیش دەمەوێ وەک بنیادەمم لێ بێ بچم لەگەڵ عوسمانە سوور زوور ڕالێ دەم دەست و لاقێکی ساغم بێ وەک بنیادەم بچم خلاصە چاوکە وا دیارە تۆ کارت زۆرە چاوکە لێراوە چۆمێک دەڕوا بەرەو نیۆرلانەوە زووکە دەی زووکە دەی ئەنجلینا ئەستێرە گەشەکەی من من فقط دەم هەوێ چاو لە چاوەکانی تیاناکەم و پێی بڵم خواز بێنی لێ دەکەم تا بتوانم ئارەزۆکانت بەدی بێنم خەچون خۆشم دەوێ ئەوە شتەکەتی و غیرەتیم کە دوو چەقۆ لە زگت دەم چاو لە سەرپەرشتی کێ دەکەیەوە؟ نانانانا خراپ فکر نەکەوێ من ئانجێلینام خۆش ناوێ من تیانام خۆش دەوێ. ئوووووو حاڵی بووم حاڵی بووم پاسێک شم دێ وەرە. نامەوێ شارلۆت بێنم من دەمهەوێ تیانا بێنم و تیانا بێنم و قاوەخانەکەی دەگەڵ دانێم. ئەمن دەچم تەنیایی. هەتیف بۆ خۆشت زۆر سەگی ها. من ئاوامی دی. بۆ چۆم دەبەی؟ من فقط دەمهەوێ نمونەیەک لەو جێژنەی کە دوێنێ شەوێ ڕوویدا پێت نیشان دەم خۆشەویستەکەم تا ئەلان کەس ئەو کارانەی بۆ من نەکردبوو ئەوە زۆر گەورەیە دەستت خۆش بێ بێ پوڵێدی وەرە پێشێ شتێکن نیشان دەم قەرقەتن نەدی بێ دانیشە دانیشە فەرمو دێی ئەوە چییە؟ وەی وەی دک دک فێر بووی بەڵێ من قسەیەکی زۆر گەورەم لەبارەی تۆ لەسەردایە ئەخە من تا ئەلان زیاتر لە هەزاران ژنم لەلا بووە یانی ژنێک نەبوو دوو ژن نا سێژن لە بیرم نایدی چەند ژنم لەلا بووە بە هەر حاڵ تۆ ڕەنگە زۆر سەرتربی لەوانەی کە زانی تۆ تۆ تۆ تۆ زۆر جیاوازی دلم گەرە باشە دەی با لەسەر ڕاوە دەست پێ دەکەم ئەهاه ئەو شۆ نازان بۆ حاڵم لەسەر خۆنیانە ببوورە ئەوە جۆک بوو بۆ پێکەنین تیانە من دەمەوێ تا ئەوێ تیاح بە خودای سەختە چێشتخانەکەت من تەنیا ئەکسەکەیم هەیە ئەو بەڵێ موسیقای جاز دەنگی لە پەنجەرەوە دێتە ژوورە تۆ دەبێ لەوێ زوڕنا لێدەی ئای بە چاوە خان. دەزانی تۆ زوڕنا تێکی باش دەبی. هەهەهەهەهە بەڕاستی خانمی. دەبێ وابکەم خەڵک زۆر لەخۆم خڕکەمەوە مشتەریم زۆر بێ نێوبانگ بدەمەوە چێشتی خۆش خۆش لێ بنێم. بەڕاستی دەتوانم دەگەڵت شەریک بم. ئاه نا نا مەبەستم باوکم بوو باوکم هەمیشە دەیویست چێشتخانەکەم بکەمەوە بەڵام پێش ئەوەی کە بگات بە ئاواتەکانی بە ڕەحمەتی خودا چوو بەڵام سبحەینێ بەیانی بە یارمەتی تۆ ئاواتەکانم بە ئەنجام دەگەیەنم. سبحەی نیە؟ ئەگەر سبحەی نیە بەیانی ئەو پوڵەی کە پێویستمە نەم دەیەی چێشتخانەکەم بۆ هەتا هەتایە لە دەست دەدەم تیانا من خۆشم دێ لەو کاتەی چاوەکانت لەسەر یەک دادنی و باسی ئاواتەکانت دەکەی ئەو کاتە بەڕاستی جوان و شیرینە من بەڵێنیت پێدەدەم تا ئەو جێی کە بتوانم حەول بدەم بە ئاواتەکانت بگەی جێما عەدوێرن کۆبنەوە. ئەش من دەچمە لای کوڕەکان. ئەستێرەکەم من زۆر زۆر لەبارەی ئەو شتەی دەم هەویست یەقینم هەبوو ئەلحان من چ بکەم خدا پێم بڵێ خدا خدا پرنس نەبین خۆشەویستەکەم دەکرێ کەمێ پەلە بکەی نامەوێ ڕۆژی بووکێنیەکەم درەنگ بگەمێ هەر ئێستا گوڵەکەم ئەلان ڕیشم دەتاشم و خێرا دێم باشە خۆشەویستەکەم لە نێو ماشێنەکەدا مەحتەلت دەبم بابە ئەو ماشێنە بێنە. ئەی هاوار چ گیرێکم کردووە ئەی. نەخێر ورگ زل ئەوەی گیری کردووە ئەمنم ئەمن. دەتبەم. دا ئەو بۆقە بێنن. ئاخرێکە ئێو بۆ خەمان گەل کوڕینە دەستم بەردە بزانم دەستمە چکان لاڕێنس ئیدی من لاڕێنس نیم. ڕێی تۆ شازادە نەبینت نەدیوە دادی ئەڵلقەکەتم نیشان دەدەی لەبارەی کام ئاڵقەوە قسە دەکەی. بابە بەخوای من هیچ نازانم من بریارم داوە هیچ نەڵم چونکە لەگەڵ نەبی وامان بریار بوو کە ئیدی من هیچ شتێک نەڵم دمم گرێ دم. ڕێی باشە باش بەڵام سەری جە دوا با دنیەی من مەیەنە ویستی ئەڵقەیەکی ئەڵماست پێ بدا ئوو بەخوای ئەمش زۆری لەسەر هەتە دەڕۆم پێکوتوی زۆرم مەگەنە. خۆشدەوێی سپاست لێدەکەم ئەستێرە. دی هیچ ئارەزوویەک پێک نایە. بە نێوی خوای گەورە ئێوە لە یەک مارە دەکەم ئەگەر ناڕەزایەتییەکتان هەیە بیڵێن. ئەوە نا نا هەر واش نیە. یانی نابێ هەر واش بێ. ئەگەر وایە ئیتو بۆ ئێستا هەر بوغماوێتەوە؟ ماما ئۆدی دەیگوت کوتی من دەزانم کە ئاقیبەتیان بە خێرە. ئەتۆ دڵم نەیەشێ نا ئەو بە دڵشکایەوە قسەی کرد وەرە بابڕن ڕاستەکەیان لێ ئاشکراکەین فیدەی نییە ئەو ئەنجلینای تۆ دەڵێ تەنها ئەستێرەیەکە ڕێی حبابێکی گەورەیە کە لە ئاسمان دەدرەوشێتەوە میلۆنها کەسیش لەسەر ئەو ئەرزە دەیبینن دەشکنن ئەلان چاوەکانت بکەوە دەنا ئەوان ئەزێتت پێدەگەێنن کوتی من دەزانم کە عقیبەتیان بەخێرە بەڵام مەگە ناتوانین بگەڕێنەوە و خۆ دەتوانین ڕێگایەکی دیکە ببێنینەوە هەتا کویشەڵا بە ئاواتەکانمان بگەین عرضت دەکەم شارلۆت خانم ئەلان تۆ مێرد بەو کوڕای دەکەی نا نا من ناڕازیم باو هێزای عەبا و مێزەرم بە منی داوە ئەوە خەریکی چی؟ ئای زمانم بەڵێ بەڵێ بەڵێ من ڕازیم ئەوە لەوێ خدانەدا چ دەکەی؟ ڕێی زووکە دەرم هێنەوە لێرە حاڵی بووم چیت کرد باشە؟ حاڵی بووم ئەوەلان خۆم دەکەم بە کلیل و دەرت دێنمەوە. عەرزت دەکەم شارلۆت خانم ئەلئان تۆ مێرد بەو کوڕەی دەکەی؟ بەڵێ ئەرێوەڵڵا. ئێوە بە ژن و مێرد دەناسێنم عەقڕەبی مەمبارەک و بێ. خۆشەویستەکەم زۆر ترساوی؟ ئازارت پێ نەگەیشتووە؟ ئەوا هاتمەوە جلوبەرگەکەم کەمێک. تا دەکەم و دێمەوە. لە ڕێزە قۆڕ ئەوە بۆ دەکەی. دەمەوێ تۆڵەت لێ بکەمەوە. چەند ساڵە دەمشکێنێوە. دەتوانی ئەو منداڵ بازاڕی وەدا وە توارێ تەواو کەی ئەوە چی دەکەی بیگرە مێڵاڵێ. گرتم هەق لەو تەلیسە قڕە لێرە بمێنەوە با گردێن. سووکە سووکە. ڕۆی ڕۆمانستۆی کۆرە ڕۆی ئەو ملوانکەی حاڵی من دەکا هەمیشە ئەو شتێک کە دەبینی ڕاز نییە ئەوە دوو شتێکی هەبوو کە ئەربابی سێبەر لی دزی تاگە کەسێ زیادوکران نەیە لە چاک بێتەوە ئەربابی سێبەر دێ ئێوەمان لێ بستێنێتەوە. ئێستاش بڕۆ، بڕۆ، بڕۆ! ناچارم مەکەن کە بە پشتم بتانکوژم. هۆ! هۆ! کێ دیکە پیاوە لەوێ بمرێ؟ ئۆ! ئای فرە ڕۆزی قمدەرە! بژی هەهە. من شتێکی تازە لەباری ئەربابی سێبەرەوە دەزانم ئەوە فکر و خەیاڵ نییە ڕاستییە. نا نا وەی قوڕم بە زەرب و خۆ شکاندی خەرجەکانمان دەوێ هاوڕێیان نا من زارە ساز نیم نا من زارە ساز نیم سەدا پیلانم هەیە تەنیا مۆڵەتێکم پێ بدەن. شتێک بڵێم دەیکەم من هێشتا پرنس نبینم لە بەندا هەیە تەنیا مۆڵەتێکی زیاترم ئەوێ نا نا نا بەزەیتان پێم دابە نا نا تەنیا مۆڵەتێکی زیاترم دەوێ ئەی هاوار بەزەیتان پێم دابێ وەی تو خدا مردی خدا بن وەی ئەی باوکەڕۆ ئەی هاوار ئەی هاوار پێم گەڕێ خۆم بناسێنم من شازادە نەبینم لە ئێرانەوە هاتووم ئەوە بۆ کژانسم نییە تۆ کوتت شازادەی؟ ئەو کوڕە بەرن بیخەنە بەندیخانەی پاریسەوە سازی بۆ ڕۆیشتن لایم و خەتای و چاو دەرپەڕیوە بوو من بێگوناحم ئای ئەوە بۆ ئەو کارانەوە بە پەلە ڕووی دەدا لێم گەرم بزانم چیتان دەتوانم بۆ بکەم ئەگەر پێش نیوە شەو ماچت کەم تۆ تیانە دەبنەوە بنیادەم، ئێمەش زەماوەند دەکەین و هەتا هەتا دەتوانین پێکەوە شاد بژین. ڕەنگە، بەڵام لەبیرم نەچێ دەبێ ئەو پارەیەی کە تیانا دەیهەوێ بۆ کڕینی چێشتخانەکەی پێی بدەی، تەنها ئارەزووی من ئەوەیە کە تیانا بگا بە ئارەزووەکانی، چونکە تیانا ئەستێرەی گەشی منە. ڕاوەستە ماتیکەکەم لێدەم. کاری وا مەکە. هە؟ تیانا؟ تیانا! من نایەڵم. مەجبورم بیکەم چونکە خەریکە وەختمان تەواو دەبێ. من نایەڵم. ئەوە تەنیا ڕێگایەکە بۆ ئەوەی کە ئاواتەکانت بەدی بێ. ئاواتی من ئاواتی من کامل نابێ چونکە تۆی تێدا نی نێبین نێبین خۆشم دەوێی. منیش خۆشم دەوێی. هەزار لە خاڵۆژنم. ئەی بەداخەوە. ڕێی. سڵاو بوو کوزاوە بڵێ نەمرم شایەکەتان ببینم تو چا دەبێەوە بۆ ئێمەش پێکەوە دەمێنینەوە ئەوە ئەو شتێک کە من زۆر زۆرم پێخۆش بوو ڕوو بدە هەروەها ئەنجلیناش ئەوەی پێخۆشە زۆر لە من زیاتری پێخۆشە